وتاری ئەمڕۆ سێهەم جومعەی مانگی ڕەمەزان هەر لە سەر بابەتی چەند یاسایەک لە قورئان یاسای یەکەممان باس کرد جمعی پێشوو فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا قورئان کتێبێکی پیرۆزە لەلای موسڵمانان و گشت مرۆڤە عاقڵەکان، بەڵام قورئان کتێبێکە پڕیەتی لە هاوکێشە و یاساکانی ژیان بۆ بەختەوەری دنیا و قیامەت. لە وتاری جومعەی پێشوەک عەزم کردن باسی یاسای یەکەمم بۆ کردن ئەوەی ئەیەوێ بگا بە خوا بە خزمەتی خوا فلیعمل عملا صالحا با کردەوەی چاک ئەنجام بدا و شەریک و هاوەڵ بۆ خوا دانەنێ ئەمڕۆ بە یارمەتی خوا یاسایەکی تر لە یاساکانی قورئان باس دەکەین ئەمن و ئاسایش و نەترسان ئێمەی مرۆڤ ئێمەی مرۆڤ و مسلمان قەناعەتمان بەهێزە بەوەی ئەم کەون و کائیناتە خاوەنێکی هەیە بەدیهێنەر و هەڵسوڕێنەرێکی هەیە کە توانا و دەسەڵاتی بێپایانە، زانایی و دانایی بێپایانە، لە ڕادەبەرە بەدەرە بۆ هەموو شتێک. ژیانی ئەم دنیایە لەسەر یاسا و بەرنامەیەکی ورد و تۆکمە دەڕوات بەڕێوە، هەڵە و کەموکورتی قبوڵ ناکات. وەک چۆن بڕوامان هەیە لە بیرکارییە یەک زائید یەک ئەکاتە دوو، دەبێت ئاواش بڕوامان بە یاساکانی خوا هەبێت زیاتر و سەد جار زیاتر ئەوەی لە قورئانە هاتووە ئاوایە ئەگەر مەرجەکە بێتە دی ئەوا وەڵامی مەرجەکەش دێتە دی فأي الفريقين أحق بالأمن إن كنتم تعلمون دوو دەستە هەن کامیان لایقترن لە پێشتر و شیاوترن بۆ ئەوەی نەترس بن ئاسایش و ئارامی ڕووکاتە دڵیان خوا فەرمی الذین آمنو ئەو دەستەیان ئیماندارن ولم يلبسوا يلبسوا إيمانهم بظلم ئیمانەکەیان شرکی پێوە تێکەڵ نەبووە شیرکی تێکەڵ نەبووە، اولئک لهم الامن، ئەوانە ئاسایش و ئارامی و ئاسوودەیی ڕوەکاتە دڵیان، ئەوانەن کەوا هیدایەت دەدرێن و هیدایەت وەردەگرن. دوو نیعمەت هەن زۆر گەورەن خوا منەت ئەکا بەسەر ئادەمیزادا، هەر وەک ئەم دوو نیعمەتە خوا منەت ئەکا بەسەری ئێمەی ئادەمی زادا کە پێی بەخشیوین هەر بەو جۆرە دوو بەڵا و دوو ئافاتیش هەیە خوای گەورە سزای ئەو کەسانەی پێ ئەدا کە پشتی تێ ئەکەن کە یاخی ئەبن لێی کە بەرنامەکەی وەرناگرن و ئەمرەکانی جێبەجێ ناکەن، ئەو دوانەش بریتین لە سزای برسێتی و ترس. وضرب اللە مثلا قریە کانت آمنە مطمئنە خوا نمونەی هێناوەتەوە بۆ ئێوە بە شارێک پڕ لە ئەمن و ئەمان و ئاسایش بوو یاتیها ڕیزقوها ڕەغەدا ڕۆزی بۆ ئەهات لە هەموو لایەکەوە من کل مەکان فەکەفەرەت بئەنعم اللە ئەم شارە خەڵکی ئەم شوێنە یاخی بوون لە خوا باوەڕیان نەهێنا بەخوا نیعمەتەکانی خوایان بە درۆخستەوە سوپاسی خوایان نەکرد خواچی لێکردن فاذاقها اللە، خوا چەشتی پێیان، لباس الجوع، بەرگی برسێتی کرد بە بەریانا، والخوف، بەرگی ترسی کرد بە بەریانا، جا دیقەت بدە لیباسێکی لەبەرابێ ئەم لیباسە برسیو بکا، لیباسێکی لەبەرابێ ئەم لیباسە ترس بخاتە دڵتەوە، ئەبێ چ حاڵێک هەبێ، ئەبێ چ وەزعێک هەبێ. بما کانو یصنعون بۆ خوا ئەو دوو سزایەی دان پاداشتی کردەوەی خۆیانە کفرت بانعم الله لەبەرەوەی نیعمەتەکانی خوا سوپاسیان نەکرد لەسەری پێزان نەبوون ئیمانیان نەهێنا بەخوا اذا مسه الخیر منوعا ئەگەر خەیری ڕووی تێکرد خۆشی ڕووی تێکرد حەزەکا کەس پێی نەزانێ و اذا مسه الشر جزوعا بەڵام بە پێچەوانەوە ئەگەر ناڕەحەتی ناخۆشی ڕووی تێکرد هاواری لێ بەرزە بێتەوە هەموو دنیا پێیەزانێ یەکەم هەنگاو و سەرەتای ڕێگا بۆ ڕزگاربوون لە ترس ئەوەیە پەیوەندی بکەی بە خاوەن هێزە گەورەکەوە کە اللەیە، ان تتصل باللە، پەیوەندی بکەی بە دەوڵەمەنە گەورەکەوە کە اللەیە، الغنی، پەیوەندی بکەی بە حەق و دادپەروەریەوە، الحق والعدل، بۆ ئەوەی ترست نەمێنێ بۆی بڕەوێتەوە. مرۆڤ سروشتی وایە دەترسێ زۆریش دەترسێ لە تەندروستی ئەترسین نەخۆش بکەوین، لە فەقیری ئەترسین هەژار بکەوین، لە کورسییەک لە دائیرەیەکا لەسەری دائەنیشێ ئەترسێ لێی بسێننەوە، لە ناو شۆرەتێکە هەیەتی ئەترسێ لە دەستی بدا. ترس بەشەری داگرتووە، زۆری خەڵکی داگرتووە. جگە لەم مرۆڤانە کە ئەمە سیفەتەکانیانە، ئەمانە وانین خوا ئەفەرمێ وەک چۆن لە سورەتی العصر ئەفەرمێ والعصر ان الانسان لفی خسر سوێن بە عەسر ئەوەی پێی بڵێی ئینسان وا لە زیان و زەرەرە بەڵام خوا فەرمێ ئیلا الذین ئامنو بێجگە لەوانەی ئیماندارن و وعملوا الصالحات کردەوەی چاکەکەن وتواصوا بالحق ئامۆژگاری یەکتری دەکەن لەسەر خێر و چاکە و ئامۆژگاری یەکتری دەکەن لەسەر ئارام گرتن لێرەی شاه فەرمێ ئینسان وا دروست کراوە بترسێ تەبیعەتی ئینسان ترسی تایە بەڵام الا المصلین، نوێژخوێنەکان، کام نوێژخوێن؟ الذین هم علی صلاتهم دائمون، ئەوانەی بەردەوامن لەسەر نوێژەکانیان، یەک دانەی نافەوتێ، گەرموگوڕن لەسەر نوێژەکانیان، ئەزانن بۆچی نوێژەکەن، ئەزانن لەگەڵ کیا وەستاون، ئەوانە، اولائک فی جنات مکرمون خوا فەرموێ ئەوانە لە بەهەشتان بەڕێزن ڕێزیان لێ گیراوە کەواتە ئەی بەڕێزم ئەی مسوڵمان ئەی ئینسان ئەگەر ئەتەوێت ترس لە گیانت لە دڵت دەرچێ ئەمن و ئاسایش ڕوو بکاتە دڵ و دەروون و ماڵت بە ئەم سیفەتانە و تیابێ ئیمان بێنە شیرکی تێکەڵ مەکە لەسەر نوێژەکانت بەردەوام بە، زەکاتی ماڵ و خێر و سەدەقەت دەربکە، باوەڕت ببێ بە ڕۆژی قیامەت، لە عەزابی خوا بترسە، شەرمگە و عەورەت بپارێزە، ئەمانەت بپارێزە، شایەتی حەق بدە. خوای گەورە و پەروەردگار ئەمن و ئاسایش ئەڕێژێ بەسەر دڵ و دەروونتا. ترس لە بەهێزترین هەستەوەرەکانی مرۆڤە. کە مرۆڤ ڕادەهێنێ لەوانەیە یەکێ بڵێ باشە ترس بۆ خوا لە ئینسانا دروستی کردووە ترس زۆر مهمە ئەگەر ترس نەبوایە دنیا ئێستا ئاساری بەسەر پاساریەوە نەمابوو عالمێک ئەزان ترسی بەچی تەشبی کردووە بە فیوز جیهازێک فیوزێکی بچکۆلەی تایە ماڵێک فیوزێکیان بۆ داناوە بۆ کارەباکەی بۆ؟ بۆیە گەر شەپۆلێکی کارەبا هاو ئەم فیوزە یا جەرەسێ لێ ئەدا یا ئەسووتێ، بەڵام دەزگاکە بە سەلامەتی ئەمێنێتەوە. ئێمەیش لە هەندێ حاڵەتا ترس ڕوومان تێکا، ئەو ترسە وەک ئەو فیوزە وایە دامانەچڵەکێنێ لەبەرئەوەی ئاگری یەکجاری بەر نەبێ لە جەستەمان، لە ماڵمان، لە ئیمانمان، لە هەموو شتێکمان. خوای پەروەردگار دڵنیای کردووین کە یەک جۆر مرۆڤ دڵی پڕێتی لە ئارامی و ئاسایش و ناترسێ فأی الفریقین احق بالامن ئەو دوو دەستەیە دەستەی ئیماندار و دەستەی بێدین دەستەی خوا بە تاکزان و دەستەی مشریکین کامیان شیاوی ئەوەن کەوا ان الذین قالوا ربنا اللە ئەوانەی ئەڵێن اللە پەروەردگاری ئێمەیە ئەها لە لە سەرەمەر لە تەڵقین لە قەبرەکە پێتەڵێین مامۆستاکان ڵێ ئەی عەبدی خوا ئیسا دوو مەئموری خوایان پرسیاری لێکەن خوای تۆ کێ بڵێ اللە و ربی لێرە نەیڵێی ناتوانی لێرە نەیڵێی نازانی ڕۆژی پێنج جار نەڵێی سبحان ربی العظیم سبحان ربی الاعلی پەرلەمان و پارە و بینی دینەکەو لە بیر بچێ عەشرەت و نازانم حیزب و بینی دینەکەو لە بیر بچێ نا کۆمپانیا و بینی لە بیر بچێنە ثم استقام و ڕێک ئەڕوات لا نادا نایدۆڕێنێ نایفەوتێنێ نەک خواو هەبێ بەڵام خوای تریش و هەبێ نەک کەعبە قیبلەو بێ بەڵام ڕووگەی تریش و هەبێ نەک محەممەد پێشەواو بێ بەڵام ڕئیسی تریش و هەبێ نایەوێ خوا ئەڵێ بەشەکەی منیش بەن بەوان من نامەوێ خوا فەرمێ ئەنە ئەغنە شوڕەکە یعنی شرک هەر کەسێ شتێ بکە بۆ منی بکە، زەڕڕەیەکی بدا بە کەسێکی تر، ناوێکی تر، نیشانێکی تر، خوا ئەفەرموێ من بەشەکەی خۆم مناوێ نامەوێ، بیدە بەو، هەرچی کردووە بۆ من بیدە بەو، من نامەوێ، پێویستم بە تۆ نییە، لەبەرئەوە با یەکلا و یەکڕێ بین. قل موتو بغیظکم ترس ترس زۆر خراپە دڵە ڕاوکێ زۆر خراپە خوا بە پێغەمەرە فەرمێ سەلم لە قورآە بە منافقەکان بڵێ قل موت و بیغەیزیکم ئەو غەیز و کینەی وا لە دڵتانە هەر بەوە بمرن هەر بەو دڵە ڕاوکێیە هەر بەو ترس و بیمەی وا لە دڵتانە هەر بەوە بمرن چاوەڕوانیەکیش مەکەن بەزەییتان پیامانەیەتۆ، ئینی تەوەکەلت علی اللە ربی و ربکم، من پشتم بە ئەڵا بەستووە خوای من و خوای ئێوە، ما من دابەت الا هو آخذ بناصیتها، ئەوەی گیانی تیابێ و لەسەر ئەرز بڕوا، جڵەوی بەدەستی پەروەردگارە، ان ربی علی صراط مستقیم، لە ئایەتێکی ترا خوا ئەفەرموێ، سنلقی، سنلقی، دەیخەم، فی قلوب الذین کفروا الرعب، ئەوەی کافر بێ ترس ئەخەمە دڵی، ترس ئەخەمە دڵی، پێغەمبەری خوا ئەفەرموێ، نصرت بالرعب مسیرە شهر، یەک مانگ ڕێگە قافڵە بڕوا لە دوورەوە ترسی پێغەمبەر نیشتووە لە دڵی دوژمنەکەی لەوێ شکاوە لەوێ پاشەکشەی کردووە یەک مانگ ڕێگە قافڵە بڕوا نصرت بالرعب بۆ خوا ئەیخاتە دڵی خوا ئەیخاتە دڵی بما اشركوا بالله ما لم ينزل به سلطانا بۆ خوا ترسە خاتە دڵیان چونکە شەریکیان بۆ خوا قەراردا بەبێ ئەوەی بەڵگەیەکیان هەبێ لەسەر ئەو شەریکانە ئەو بەردانە ئەو بتانە ئەو دارانە دکتۆر محەمەد عەریفی خوا بیپارێزێ ئەفەرمێ جارێکیان چوم بڕۆم بۆ مەتار بۆ سەفەر چوومە لای مدیر ئەو جیاوازات و شتەکە وتم چۆن بگەمە مەتار لە سعاتی خۆیان وتی ئەو پاسە دەرەچێ پیاوێکی کۆری تیایە ئەویش هەر بۆ ئەوێچێ تۆش بڕۆ لەگەڵ ئەوا بڕۆ ئەڵێ سەرکەوتین سایقەکە سۆمالی بوو پیاوە کۆریەکە لە مەقعدی دواوە بوو منیش لەگەڵ یا سەرکەوتم ئەڵێ هەر دانیشتم سڵاوێکم کرد وتم ناو چییە بەخوا ناوێکی سەیرە بەڵا سی دی تی شتێکی ئاوا وتم خەڵکی کوێی وتی خەڵکی کۆری ئیترەڵێ پرسیارم لێ کرد وتم تۆ گەورەترین خەم و پەژارە و چییە وتی مۆنی پارە پارە گەورەترین خەم و پەژارم پارەیە وتم بەڕاستە وتی بەڵێ وتم تۆ هیچ دینێک هەیە وتی نا دینم نییە وتم نا هەتە کۆریەکان زۆربەیان بوزین وتی ئا ئا منیش هەیکەلێکی بوزام هەیە دەسی پیاەنم جارجارێ پرسی پێیەکەم و ئەوانە ئێوتی کەواتە تۆ دینەیە بەس بەس من پرسیارێکی لەکەم وتی فەرمو وتی ئەم بوزایە بانگی بکەی جواب تاتۆ دیناوەڵە وتی ئەگەر کەسێ پەلاماری و باتوانێت لە سەری بکاتۆ ئەمە هەر بەدەم ڕێەوە بۆ مەتار وتی ناوەڵە وتی، ئەگەر کەسێ بێ خۆڵ و خاشاک کا بە سەری خۆیا ئەتوانێ دیفاع لە خۆی بکا؟ وتی، نەوەڵا. وتی، ئەی باشە ئیستیفادەی چییە؟ وتی، وەڵا نازانم. سەری داخست ماوەیەک و وەستا. وتم، ئەی باشە ئەگەر ئێشێ، ئازارێ، خەفەتێ، مەراقێ، ترسێ ڕوو تێ بکات چییەکەی؟ وتی وەڵا ماوەی بیری کردو هەر ئەڕۆین ئەڕۆین وتی وەڵا ئەڵێم بە ئینگلیزی تەبەن ئەڵێم ئەڵڵا کەریم ئەڵڵا کەریم وتی ئەمە ئەڵێم ئیشەکەم نامێنێ ئێشەکەم نامێنێ ترسەکەم نامێنێ ئەمە هیچ دینێکیشم نییە بوزایکیشی داناوە بتێ ئەی پرسێ تەواوە تەواوە تۆش تێترە پەرستی تەنها ناوی ئەو ئەبەی ئەڵڵا موشکیلەکەت حەل ئەکات ترسەکەت ئەڕەوێتەوە ئەی چۆنە ئەگەر ئیمانی پێ بێنی و بیپەرستی دە شایەتمان بێنە لەگەڵما وتی چی بڵێم وتی وتم بڵێ ئەشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول وتی لە ناو پاسا ئەبێ وتم ئارە وڵا لە ناو پاسا ئەبێ لە حەدیقا ئەبێ لە مەلعەبا ئەبێ لە خەسەخانە ئەبێ لە ناو تەیارە ئەبێ لە هەموو شوێنەکە ئەبێ هەچی ناوێ ڕێوڕەسمی ناوێ وتی سایقە سۆمالیەکە دەستی کرد بە گریان فرمێسکات هێشتا هیچ نەوتراوە فرمێسکاتە خوارە بە چاویا وتی کابرای کۆری وتی ئەشهد ان لا اله الا الله و ئەشهد ان محمدا رسول الله ئیمانی هێنا ئەها سیرکەن ئینسان ئەگەر لێ ببڕێ بەدەم ڕێوە ناڵی کورە کابرا ئەکی ئەجنەبیە من چیمە بەسەریوە بەس پێینەوت کافر موشریک بێ دین تۆ چێکەی لە وڵاتی ئێمە وای پێ نەوت ڕێزی لێگرت مەرحەبایی کرد خەڵکی کوێی ژن و هەیە مناڵ و هەیە وتی وتم لە کەیوە لێرە وتی پ ساڵە لێرەم ئێ وتم وەڵا ئەبواە ناو سی دیتی تو نەبواە وتی ئەی وتم ئەبواە ناو محەممەد و ئەحمەد و ئەوانە بواە وتی نانا من هیچ دینێکم نییە ئەوە لە پێشەوانە ڕیا و حەزم نەکرد زۆر درێژەی پێ بم بە ئەلمهم ئەم پیاوە خی گەورە و پەروەردگار کەسێکی بۆ ئەنێرێ هیدایەتی با و دەستی بگرێ و بیخاتە سەر رێگەی راست نەجاتی بوو ئێمەش با هەوڵبەین خۆمان ئێمە ئومەتی پێغەمبەر خۆمان رزگار کەین لە بتی نەفس لە بتی شەهوەت لە بتی پارە لە بتی حزبایەتی لە بتێکەوە حەیامان ئەبا لەم دنیا هەر جۆرە بتێک بێ ئەوەی کە ئەیەوێ نەترسێ ئارامی و ئاسایش ڕوو بکاتە دڵی با لەگەڵ خوا ڕاستکە با بەڕاستی بڵێ ئەله و ڕەبی با بەڕاستی مسلمان ببێ با عملی ساڵح بکە با ئەم لاولا نەکە واللهی وەڵاهی خوای گەورەو پەروەردگار ئەمن و ئەمان ئەڕژێنێ بەسەریا هێچ ترسی نیە هەچ نایمێنێ بەڵام خوانەکە ئەگەر ئێمە نیوەی حەبلەکە بگرین سەرێکی بگرین و سەرێکی بەرەڵاکەین خی گەورە و پەروەردگار تووشی ئەم دەردی دڵە ڕاوکێمانەکە کە تووشی بووین ئەمەی کە تووشی بووین وتم بە زەلامێک چییە فرۆشی وتی فلانەش دەفرۆشم وتم چۆن یە فرۆشی وتی بە ئەیکڕم بە پێ و ئەیدەم بە هزار وتم زۆرە هزار بیدە بە حوسە و پەنج وتی بەخوا زەحمت مە بێ و بە ڕۆژوم و ئەوانە وتم بەخوا زۆرە تۆ ئەگەر خۆ بڕۆی بیکڕی لە بازار حەز ناکەی بە حوسە و پەنج بوو دەنێوتی بەرێوەڵا تون دێوەڵای مش حەزەکەم بە حوسە پەنج پێم فرۆشی الموهیم زۆر ڕۆشتم لەگەڵ یاوتم کاکە گیان بەو خوایە معاش و دوکان و حیوانداری و باغداری و دەی چی تریش تەماتە فرۆشتن و ئەلوە و هەموو ئەمانە دەرەقەتمان نایە مادەم ڕاز نەکەین لەگەڵ ئەوە بیەنە لەم لا تۆزێ بێنە لەو لا تۆزێ بێنە دەستی ئەم ببڕە دەستی ئەو ببڕە یەک نەخۆشی بۆ ئەنێرێ بەو نەخۆشیە هەمووی دائەنێ ئەبێ خانوەکە بفرۆشی ئەبێ سیارەکە بفرۆشی ئەی بەی بۆ هیندستان ئەی بەی بۆ تاران ئەی بەی بۆ کرماشان ئەی بەی بۆ ئەردەن ئەی بەی بۆ دوبەی ئەی بەی بۆ تورکیا ئەی بەی بۆ هیوا ئەی بەی بۆ ئەولێر ئەی بەی بۆ ئاسان عرس سبحان الله هیچ و بەدەسەوە نایەڵێ و نایەڵێ و نایەڵێ و نایەڵێ واللهی سەبەبی گەورەی ئەگەڕێتەوە بۆ ئەوە ئەو پارە بە حەرام پیا ئەبێ ئەو پارە حەرامی تایە ئەو پارە درۆی لەسەر کراوە ئەو پارە چەواشەکاری میلەتی پێکراوە ئەنا خوا ڕقی لە ئێمە نییە هەموومان بە خۆمانا بچینەوە ئەزانین خەلەکەم خەلەلەکەمان لە کوایە خوا لە گوناهی من و ئێوە خۆش بێ خوایە داوات لێ یەکەم ئەمن و ئاسایش بڕژێری بەسەر دڵەکانمانە ئەمن و ئاسایش بخەیتە ماڵەکانمان ئەمن و ئاسایش خەیتە ئەم شارە خۆشەویستەمان بیخەیتە ئەم هەرێمی کوردستانەمان هەموو ترس و بیمێک لە دڵمان دەرکەی خوایە بە ناوی پیرۆزت بەندەکانت ئارام کەیتەوە خۆشی و ئاشتی و ئاسایش بخەیتە ناو دڵیان دوژمنانت خوایە لە ناو بەری خوایە ترس و ڕعب و بیم بخەیتە دڵیان خوایە نەخۆشی زۆر داوای دوعای خێری لێکردوین شیفایان بدەی قەرزاری زۆر داوایان لێکردوین یارمەتیان بدەی گیراوی زۆر هاواریان کردو خوایە ڕزگاریان بکەی خوایە ونبووی زۆر هەن بیان گێڕیتەوە ناو کەسوکاریان بێ هاوسەری زۆر هەن هاوسەری ساڵح بکەی بەنسیبیان